هەر وەکو پێغەمبەرێکمان لە خۆتان بۆ ناردن ئایەتەکانی ئێمەتان بەسەرا ئەخوێنێتەوە و ئەتانخاتە سەر ڕێگای پاکی و خاوێنی و قورئانتان فێرەکات و عەقڵ و ژیریتان پیشانەدات و شتی واتان فێرەکات کە ئێوە لەوەو پێش نەتانزانیوە ئەی موسوڵمانینە خۆتان بەسەر گوناهدا زاڵ بکەن بە سەبر و خۆگری و بە نوێژ کردن کە سەرچاوەی هەموو خودا پەرستیەکانە و بەرزبوونەوەی موسوڵمانە بەرەو عالەمی قودسی و پاڕانەوەیە لە خودای گەورە بێگومان خودا هەمیشە لەگەڵ خۆگراندایە و یارمەتیان دەدات. ئێمە تاقیتانەکەینەوە و دووچاری هەندێ ترس و برسێتی و کەمی دارایی و مردن و کەمی بەروبوومتانەکەین تا بزانین کێ خۆگرە بێ و کێ بێزاری دەرەبڕێ، ئەی محەممەد! مژدە بدە بە خۆگرەکان کە خودای گەورە ڕووی میهرەبانی لێیانە و ڕەحمەتیان بەسەرا ئەبارێنێ. با چاویان لەوە نەبێ کە ئەوسا پێش ئیسلام لەسەر هەر یەک لە سەفا و مەڕوا بتێک هەبووە موشریکەکان دەچوون دەستیان پیا ئەهێنان ئێستە ئیسلام هات و بت شکێنرا ئیتر قەیناکا هاتوچۆ بکەن لە بەینیاندا ئەوەی کارێکی خێر بکات فەڕز یان سوننەت هەر کەس زیاد لە فەڕز خودا پەرستیەک بکات چ حەج چ عەمرە چ هاتوچۆی بەینی سەفا و مەڕوا ئەوە خودا پاداشتیێ داتەوە بێگومان ئەوانەی دەلیل و نیشانەی پێغەمبەرایەتی محمد دەشارنەوە پاش ئەوەی کە لە تەوراتە نازڵ کرا و ئێمە بۆ خەڵکمان ڕوون کردەوە ئەوانە خودا لەعنەتیان لێ ئەکات و هەروەها ئینس و جن و مەلائیکەتیش لەعنەتیان لێ ئەکەن و لە ڕەحمەتی خوداوە دوورن. لە دانی بیروهۆشدا بە بنیادەم بۆ دروستکردنی کەشتی هەمەجۆرە کە لە دەریادا هاتوچۆ ئەکەن و قازانج بە خەڵکەگەیەنن بە بازرگانی و شتی تر هەروەها لەو ئاو و بارانەدا کە خودا لە ئاسمانەوە ئەیبارێنێ و زەوی پێ زیندوو ئەکاتەوە پاش مردنی و سەوزی ئەکا پاش وشک بوونی و ئەو هەمووە گیانلەبەرانەی تێدا بڵاوی کردوونەتەوە هەروەها لە ڕامکردن و وەرچەرخاندنی هەور و با لە نێوان ئاسمان و ئەرزدا ئەم بنیادەمانە ئەوانەیان بە قەد خودا خۆشەوێ، بەڵام خاوەن ئیمانەکان لەو خۆشویستنەی ئەوان زیاتر خودایان خۆشەوێ، خۆشویستنەکەی ئەوان کاتییە و هی ئەمان هەمیشەییە، جا ئەگەر ئەم ستەمکارانە کە هاوڕیان بۆ خودا داناوە ڕۆژی سزایان ئەدی بۆیان ڕوو نەبوویەوە و زۆر باش ئەیانزانی هەموو هێز و توانایە هەر هی خودایە و خودا سزای توند و تۆڵەی سەختی هەیە. جا پەیڕەویکەرەکان لە قوڵایی دڵیانەوە ئاوا دەخوازن و ئەڵێن خۆزگا جارێکی ترە گەڕاینەوە بۆ دونیا تا لێیان تەبەڕا ببین وەک ئەوان ئا لەم تەنگانەیەدا لە ئێمە تەبەڕا بوون. بەم جۆرە خودا کردەوەکانیان دێنێتەوە بەرچاویان و ئەیانکا بە مایەی خەم و خەفەت بۆیان و لە ئاگری دۆزەخیش دەرناچن. خەڵکینە لەو شتانەی کە لە ئەرزا هەن بخۆن ئەوەی بە پێی یاسای ئاین ڕەوا بێ و لەگەڵ زەوقی ساغا بگونجێ و مەکەونە دوای گومان و هەنگاوی شەیتان ناڕەوای ئاینی و لەگەڵ زەوق نەگونجاو مەخۆن شەیتان دوژمنی ڕاستەقینە و ئاشکرای ئێوەیە. هەروەها ئەو حەیوانە سەربڕاوەیش کە لە کاتی سەربڕیندا ناوی غەیری خودای لەسەر برابێ وەک بڵێن بە ناوی فڵان بت جا ئەگەر کەسێ ناچار بوو بۆ خواردنی ئەوانە بە مەرجێ دەستدرێژی نەکاتە سەر ناچارێکی تر و لەو سنوورە لا نەدا کە خودا دایناوە ئەوە گوناهبار نابێ خودا زۆر بە بەزەیی و گوناهپۆشە. چاکە و کرداری باش ئەوە نییە ڕوو بکەنە خۆرنشین وەک گاور و جولەکە ئەڵێن و خوویان داوەتە مەسئەلەی قیبلە گۆڕانی موسوڵمانان بەڵکو چاکە و کرداری باش ئەوەیە ئینسان ئیمان بێنێ بە خودا و بە پێغەمبەر و بە ڕۆژی قیامەت و بە فریشتە و بەو کتێبانەی خودا ناردوونی بۆ پێغەمبەران و دارایی خۆی ببەخشێ ئەگەرچی خۆشی بوێ بە خزمان و هەتیوان و داماوان و ڕێبواران و سواڵکەران و بەو بەندانەی موحتاجی پارە و ماڵن بەرامبەر ئازاد کردنیان کرداری چاک ئەوەیە ئینسان نوێژ بکات و زەکاتی ماڵ بدات و کە پەیمانێکی خێری دا بەجێی بێنێ و لە خۆشی و لە کاتی ڕووبەڕوو بوونی دوژمنی ئایندا خۆڕاگر بێت مێیینەش بە مێیینە، پێویستە ئەوەیش بزانن کە مەعنای ئەم ئایەتە پیرۆزە ئەوە نییە ئازاد لە باتی بەندە یان پیاو لە باتی ژن ناکوژرێن، جا ئەگەر بکوژ لەلایەن حەقداری کوژراوەوە کە برای دینییەتی بەرامبەر بە پارە و ماڵ عەفو کرا، با بە پێی ڕێ و شوێنی ئایین بجووڵێتەوە و ئەو حەقە بە پیاوانە جێبەجێ بکات. ئەم عەفو کردنە بارسوکی و ڕەحمەتە بۆتان لەلایەن خوداوە ئیتر پاش ئەو عەفو کردن و خوێن بایی وەرگرتنە ئەگەر خاوەن کوژراو دەستدرێژی کرد و بکوژەکەی کوشتەوە ئەوە سزای گەورە و توندی ئەدرێ. ولکم فی القصاص حیات یا اولی الالباب لعلکم تتقون ئەم قیساس دانانە ژیانە بۆ ئێوە چونکە کە قیساس بوو ئینسان ترسی کوشتنەوەی هەبوو ئیتر ناتوانێ دەست باتە بەر و خەڵک بکوژێ ئەمەش دڵنیایی و ئارامیە بۆ ئەوەی نیازی دەستدرێژی هەبێ و بۆ ئەوەی لەوانە بێ دەستدرێژی لێ بکرێ و بۆ کەسوکاریان و بۆ کۆمەڵ بە شێوەیەکی گشتی. واجب کراوە لەسەرتان بۆ ئەوەتان کە نیشانەی مردنی لێوە دیار دا و ئەسبابەکانی ئاشکرا بوون ئەگەر ماڵی زۆری بوو وەسیەت بکا بۆ باوک و دایک و خزمە نزیکەکانی بە شێوەیەکی عادیلانە و ئەبێ بە دەوڵەمەند زیاتر نەدا لە فەقیر و وەسیەتەکەی لە سێیەکی ماڵی زیاتر نەگرێتەوە ئەمە واجبە لەسەر ئەوانەی لە خودا ئەترسن شایەنی باسە ئەم ئایەتە بە ئایەتی میرات نەسخ بووەتەوە. جا ئەگەر کەسێ ترسی ئەوەی بوو کە وەسیەتکەر ناعادڵ بێ و بەشی هەندێکی لە بەشی هەندێ زیاتر دانابێ یان بەجۆرێ وەسیەتی کردبێ کە زیان لە میراتگرەکان بدا و ئەو کەسە هات و ناوبژی کرد لە نێوان وەسیەت بۆکراوەکاندا یان لە نێوان ئەوان و میراتگرەکاندا و بەجۆرێ گۆڕی کە حەق و شەرعی بێ ئەوە هیچ گوناهبار نابێ خودا گوناهپۆش و میهرەبانە. ئەوڕۆشۆی لەسەرتان فەرز کراوە چەند ڕۆژیکی کەمی ژمێرراوە کە مانگی ڕەمەزانە جا ئەگەر یەکێکتان نەخۆش بوو یان لە سەفەردا بوو کە لەگەڵ ئەو نەخۆشی و سەفەرەدا ڕۆژوو گران بوو بۆی ئەوا لەو حاڵانەدا بەڕۆژوو نابێ و چەند ڕۆژێکی تر غەیری مانگی ڕەمەزان بە قەدەر ئەو ڕۆژووانەی شکاندوونی بەڕۆژووە بێ واتە لە کاتی چاکبوونەوەی نەخۆشیەکەی و لە کاتی نیشتەجێبوونیا. بەڵام ئەوانەی کە ناتوانن بەڕۆژوو بن بە کولەمەرگی نەبێ لەسەریان فەرزە لەباتی هەر ڕۆژێ لەو سی ڕۆژە فیدیە بدەن فیدیەکەیش بریتیە لە خواردەمەنی مسکێنێ ئەم فیدیە مشتێکی تەواوە لە دانەوێڵە لای ئیمامی شافعی ڕەزاو ڕەحمەتی خوای لێ بێ و قیمەتی خواردەمەنی ئینسانێکە بۆ دوو جار لای ئیمامی ئەبو حەنیفە ڕەزاو ڕەحمەتی خوای لێ بێ تشکرون. ئەو ڕۆژانە ڕۆژانی مانگی ڕەمەزانن کە قورئانی پیرۆزی تێدا هاتۆتە خوار ئەو قورئانەی کە هۆی شارەزایی ئادەمیزادە و ئایەتی زۆر ڕووناکن و هۆی شارەزایی و جیاکردنەوەی حەقن لە ناحەق جا کەسێ لەو مانگەدا ساغ و سەلامەت بوو با بەڕۆژوو بێ، کەسێکیش نەخۆش بێ یا ڕێبوار بێ با چەند ڕۆژێکی تر بەڕۆژوو بێ، خودا ئەیەوێ کارتان ئاسان بکات نەک گران، کە ڕۆژووی مانگەکەتان تەواو کرد با تەکبیری خودا بکەن و بڵێن اللە اکبر. ئەگەر بەندەکانم دەربارەی من لێیان پرسیت پێیان بڵێ، من لێیانەوە نزیکم و ئاگام لە حاڵ و کردەوەیانە. هەر کەس بانگم لێ بکات ئاگام لێیە و وەڵامی ئەدەمەوە و فریای ئەکەوم. کەواتە کە بانگم کردن بۆ عیبادەت و بەگوێکردنم با ئەوان بە گوێم بکەن و ئیمانم پێ بهێنن بەڵکو بگەنە حەق و ڕێگای ڕاستی بگرنە بەر. لە شەوانی مانگی ڕۆژوودا چوونە لای ژنەکانتان بۆ حەڵاڵ کراوە ئەوان بەرگ و پۆشاکن بۆ ئێوە و عەیبتان دائەپۆشن ئێوەیش بەرگ و پۆشاکن بۆ ئەوان و عەیبیان دائەپۆشن خودا ئەیزانی و ئاگای لێ بوو ئێوە زوڵمتان لە خۆتان کرد و خۆتان گوناهبار کرد کە لە شەوانی مانگی ڕۆژوودا پێش ئەوەی بۆتان حەڵاڵ بکرێ ئەچوونە لای ژنەکانتان جا کە تەوبەتان کرد خودا تەوبەی لێ قبوڵ کردن و عەفوی کردن دەی ئێستا لە شەوەکاندا بڕۆنە لایان و داوای ئەوە بکەن کە خودا بۆی نووسیون لە ئەولاد هەروەها لە شەوەکاندا بخۆن و بخۆنەوە تا خەتی سپی ڕووناکی سبەینێ لە خەتی تاریکی ڕەشی شەو جیا دەبێتەوە بەڵام لە شەوەکاندا ئەگەر لە مزگەوتەکاندا گۆشەنشین بوون بۆ عیبادەت و خودا پەرستی مەڕۆنە لای ژنەکانتان ئەمانە کە بۆم ڕوون کردنەوە، سنووری فەرمانی خودان لێیان نزیک مەبنەوە نەبادا سنوور ببڕن و تەجاوەز بکەن. خودا ئاوەها فەرمانەکانتان بۆ ڕوون ئەکاتەوە کە چی پەیڕەوییە و چی سەرپێچییە، بەڵکو خۆتان لە گوناه و سەرپێچی بپارێزن. ئەی خەڵکینە، لەناو خۆتاندا ماڵ و دارایی خۆتان بە ناڕەوا و حەرام مەخۆن و ماڵتان مەدەن بە فەرمانڕەوا و کاربەدەستەکان بۆ ئەوەی لایەنتان بگرن و ناحەقتان بۆ بکەنە حەق و ماڵی خەڵک بە ناحەق بخۆن و گوناهبار ببن، کە زۆر باشیش ئەزانن ناحەقە. پرسیارت لێ ئەکەن دەربارەی گەورە بوون و بچوک بوونەوەی مانگ کە لە سەرەتاوە یەک شەوە و باریکە و دوایی وردە وردە گەورە ئەبێ و ئەبێتە چارەک و لە چواردە ڕۆژیا تەواو گەورە ئەبێ و دوای ئەوە دووبارە دەست ئەکاتەوە بە بچوک بوونەوە پێیان بڵێ ئەوە خودا وای لێ ئەکا تا کاتەکانی بنیادەم بۆ حەج کردن و مامەڵە و کشتوکاڵ کردن دەربکەون و لەسەری بڕۆن. خێر و چاکە ئەوە نییە لە کاتی دابەستنی ئیحرامی حەجدا لە دەرگای ماڵ و خێوەتەوە نەچنە ژوورەوە و لە پشتیەوە بچنە ژوورەوە ڕەفتاری چاک و خێر ئەوەتە لە خودا بترسن لە دەرگای عادەتیەوە بچنە ناو ماڵ و لە خوا بترسن و فەرمانی بەجێ بێنن بەڵکو ڕزگار ببن. حەزرەت، صلی اللە علیه وسلم، لە ساڵی دواییدا هات بۆ جێبەجێکردنی عەمرەی قەزا و موسڵمانەکان ترسان لەوە کە کافرەکان وەعدەکەیان نەبەنە سەر و لە حەرەمدا یان لە مانگی حەرامدا شەڕیان لەگەڵ بکەن ئەم ئایەتە نازڵ کرا واتە کە چوونە حەرەم و کافرەکان هاتن شەڕتان لەگەڵ بکەن ئێوە دەستدرێژی مەکەن بەوەی پێشدەستیان لێ بکەن و شەڕیان لەگەڵ بکەن لە هەر کوێ بەردەستان کەوتن و زاڵ بوون بەسەریاندا بیانکوژن. لە مەککە دەریان بکەن وەک ئەوان ئێوەیان دەرکرد. ئینسان دەربەدەر کردن و بێ حاڵ و ماڵ لە وەتەن دەرکردنی ئازاری زیاترە لە کوشتنی. یا ئەو ئاژاوە و کوفرە کە ئەوان بەرپایەکەن لە کوشتنەکە توندتر و خراپترە. بەڵام ئێوە لە مەسجد الحرامدا شەڕیان لەگەڵ مەکەن تا ئەوان دەستپێشخەری نەکەن کە کردیان بیانکوژن. ئەمەیە پاداشتی کافران. فَإِنِ انتَهَوْا فَلَا عُدْوَانَ إِلَّا عَلَى الظَّالِمِينَ شەڕیان لەگەڵ بکەن تا ئاژاوەی کوفر نەمێنێ و دین هەمووی ببێتە خودا بە یەکناسین و عیبادەت هەر بۆ ئەو بێ جا ئەگەر وازیان هێنا لەوەی نەهی لێکراوە ئیتر دەستدرێژی نامێنێ بۆ ئەوانە نەبێ کە ستەمکارن جوان نییە زوڵم بکرێ لە یەکێ نەبێ کە زوڵم بکات لە مانگی ذی القعدەدا کە عەمرەی قەزای تیاکەن شەڕ بکەن لەگەڵ کافرەکان وەک ئەوان هەر لەم مانگەدا شەڕیان لەگەڵ کردن و نەیان هێشت عەمرەکە بکەن هەتکی حورمەتیش قیصاصی هەیە وەک ئەوان هەتکیان کرد ئێوەش درێغی مەکەن کەواتە هەر کەس دەستدرێژی لێ کردن ئێوەیش وەڵامی بدەنەوە بە وێنەی ئەو دەستدرێژیەی ئەو ماڵ و داراییتان لە ڕێگای خودا و جیهاد و بەرزکردنەوەی قسەی خودادا و لە ڕێگای یارمەتیدانی کەس و کار و داماواندا سەرف بکەن، دەستتان مەنووقێنن و زیادەڕەویش مەکەن، خۆتان مەخەنە هیلاکەتەوە بەهۆی جیهاد نەکردنەوە، کە کافرەکان بەسەرتاندا زاڵ ببن و بتانفەوتێنن. هەروەها خۆتان مەفەوتێنن بەهۆی ئیسراف یان دەستگرتنەوەوە، کە هەردووکیان خراپن، کردارتان چاک بکەن و یارمەتی داماوان بدەن، خودا چاکەکارانی خۆشەوێ. وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ. کاتی ئیحرامتان بەست بۆ حەج یان بۆ عەمرە تەواویان بکەن و لە خۆتانەوە دەرمەچن لێیان ئەگەر مەنعیش کران لەوە کە تەواویان بکەن هەر لەو شوێنەیا حەیوانێ سەرببڕن لەوەی کە دەس ئەکەوێ مەڕ یان بزن یان غەیری ئەوانە هەروەها سەرمەتاشن و لە ئیحرام دەرمەچن تا ئەو فدیە ئەگاتە شوێنی خۆی و دڵنیا ئەبن کە گەیشتووەتە ئەو شوێنەی پێویستە لەوێ سەرببڕێ واتە خاکی حەرەم. جا ئەگەر یەکێکتان نەخۆش بوو یاخۆ سەری بریندار بوو یان سپێ تێیدا بوو پێویستی بە تاشینی سەر بوو تاشی ئەوە پێویستە فیدیەی بدا کە بریتیە لە ڕۆژوو یان دانی خواردەمەنی بە داماوان یان حەیوانێ سەر ببڕێ جا هەر کاتێ ئێوە هێمن بوونەوە و مانع نەبوو بەسەرتانەوە و ئیحرامتان بەست بۆ عەمرە و ویستتان پاش عەمرەکە حەج بکەن ئەوە بۆ فیدیەی ئەو ئیسراحەتە کە لە بەینی عەمرە و حەجەکەدا ئەیکەن پێویستە ئەوەی بتوانێ حەیوانێ سەر ببڕێ و ئەوەی دەستی نەڕوا و نەتوانێ حەیوان سەر ببڕێ ئەبێ سێ ڕۆژ لە مەککە بەڕۆژوو بێ و حەوت ڕۆژیش پاش گەڕانەوەی بۆ نیشتیمانی خۆی ئەم فەرمانە بۆ ئەوانەیە کە نیشتیمانیان لە نزیکی مەسجد الحرامەوە نەبێ بە کەمتر لە مەسافەی نوێژ کورتکردنەوە لە خودا بترسن و زۆر چاک بزانن کە خودا سەختگیرە لە سزادانا. بێگومان هەر کارێکی چاکە بکەن لە ماڵ بەخشین و نوێژ کردن و تەوافی کەعبە و خێراتی تر ئەوە خودا پێی ئەزانێ و پاداشتان ئەداتەوە توێشوو لەگەڵ خۆتان هەڵگرن بۆ دواڕۆژ باشترین توێشوو کە ئینسان لەگەڵ خۆی هەڵیگرێ بۆ قیامەت لە خودا ترسانە لە من بترسن ئەی خاوەن عەقڵەکان. جا کاتێ ڕاوەستانی عەرەفات تەواو بوو بەرەو موزدەلیفە کەوتنە ڕێ لای مەشعەرولحەڕام ناوی خودا بهێنن و لەببەیک لەببەیک تا کۆتایی بکەن و لا ئیلاهە ئیلا اللە و دوعا و پاڕانەوە بکەن ناوی خودا بهێنن و یادی بکەن و شوکرانە بژێر بن کە ڕێگەی ڕاستی نیشان داون و خستوونیە سەر ئەم خوا پەرستیە کە ئەگەر بە دڵسۆزیەوە بیکەن ئەبێتە هۆی بەختیاریتان. ئەی دانیشتوانی حەڕەم ئێوەش لەگەڵ خەڵکی تر لە عەرەفات ڕاوەستن و لەوێوە وەک ئەوان داپەڕنە خوار و بە شێوەیەکی تایبەتی و جیا لە خەڵک لە موزدەلیفە مەوەستن واتە خەڵکی تر لە عەرەفات بن و ئێوە بە بەهانەی ئەوەی کە ئەهلی حەرەمن لە موزدەلیفە نا لەگەڵ ئەوان بوەستن و لەگەڵ ئەوان داپەڕن و داوای لێخۆشبوون و گوناهپۆشی لە خودا بکەن خودا گوناهپۆش و میهرەبانە. کە کاروباری حەجتان تەواو کرد دەست مەکەن بە مەدح و پیا هەڵدانی باوک و باپیرتان وەک سەردەمی جاهیلیەت ئەوە سودی تێدا نیە بۆتان بەڵکو ناوی خودا بهێنن و باسی گەورەیی و دەسەڵات و بەخشندەیی ئەو بکەن وەک چۆن ناوی باوک و باپیرتان بە حورمەتەوە ئەبەن بەڵکو لەوەیش زیاتر و بەهێزتر. هیوایش هەن ئەپاڕێنەوە لە خودا ئەڵێن، خودایە لە دونیادا چاکەمان پێ ببەخشە لە لەش ساغی و ئاسایش و ماڵ و خێزانی باش و دراوسێ و خزمی باش و بەشی حاڵی خۆمان داراییمان پێ ببەخشە و لە ڕۆژی قیامەتیشدا پاداشتی چاکمان پێ ببەخشە و لە سزای ئاگر بمان پارێزە. لمن اتقى واتقوا الله واعلموا أنكم إليه تحشرون ناوی خودا بێنن لە چەند ڕۆژێکدا کە لە سبەینێی عەڕەفەوەیە تا عەسری ڕۆژی چوارەمی جەژن ئەمەیش لە پاش نوێژەکان و لە کاتی سەربڕینی قوربانی و لە کاتی بەرد فڕێدانا بۆ سەر کۆگا بەردەکانی بەردبارانی شەیتان خۆ ئەگەر دوا کەوت تا سێ ڕۆژ تەواو بوو ئەوەیش هەر گوناهی ناکات ئەم تەخییرەش بۆ کەسێکە کە لە خودا بترسێ لە خودا بترسن و دڵنیابن کە لە دواڕۆژە کۆ ئەبنەوە و ئەگەڕێنەوە بۆ لای خودا. ومن الناس من يعجبك قوله في الحياة دنیا ویشهد اللە علی ما فی قلبه وهو الد الخصام. بنیادەمی وا هەیە دەربارەیی کاروباری دونیایی قسەت بۆ ئەکات قسەکانیت بە دڵە چونکە بە دیمەن باش قسە ئەکات و گفتی شیرینە هەروەها خودا ئەگرێ بە شاهید لەسەرەوەی لە دڵیایەتی کە گوایە ڕاستگۆیە و دڵسۆزە ئەگەر بەم بنیادەمە بوترێ لە خوا بترسە و بەدکاری مەکە، غیرەت و نەفامی جاهیلیەت ئەیگرێ و توڕە ئەبێ و ئەو گوناهە ئەکات کە لێی مەنع کراوە. ئەو کەسە سزای دۆزەخی بەسە. شوێنێکی زۆر بەدە ئەو شوێنەی لە دواڕۆژا ئەوی تێدا جێگیرەبێ. ئەی ئەوانەی ئیمانتان هێناوە ملکەچ بن بۆ ئایینی ئیسلام لە هەموو ڕوویەکەوە و لە هەموو کار و بارێکدا، دوای شتێکی تر مەکەون و ئەحکامی قورئان لەگەڵ ئەحکامی تەورات تێکەڵ مەکەن و دوای هەنگاوی شەیتان مەکەون، شەیتان دوژمنی ئاشکرا و ناحەزی ئێوەیە. وا دیارە ئەو کافرانە چاوەڕوانی ئەوەن و ئەوەیان ئەوێ کە خودا و مەلائیکەکانی خودا لە ناو چەند پەڵە هەورێکی سپیدا بێن بۆیان کە چاوەڕوانی ڕەحمەتی لێ ئەکرێ کەچی مەلائیکەی سزان و لە دیمەنی هەوری سپیدا دەرەکەون و غەزەبی خودایان بەسەرا ئەبارێ و هەموو شت ئەبڕێتەوە و حوکمی خودا جێبەجێ ئەکرێ ئەمە کاری بەنیادەمی هوشیار نیە باشتر ئەوەیە تەوبە بکەن و بێنە سەر ڕێی ڕاست و چاوەڕوانی ڕەحمەتی خودا بن واللە یرزق من یشاء بغیر حساب ئەوانەی کافرن ژیانی دنیایان لەبەرچاو جوان کراوە و ڕازێنراوەتەوە ئەمانە گاڵتە ئەکەن بە خاوەن ئیمانەکان ئەوانە کە لە خودا ئەترسن لە ڕۆژی قیامەتدا لە ژووری کافرەکانەوەن خودا بۆ هەر کەس بیەوێ ڕۆزی و بەهرە بەبێ حیساب و ژمارە ئەبەخشێت ئنجا خودا پێغەمبەرانی بە موژدەدەر و ترسێن نارد و کتێبی لەگەڵ ناردن بە ڕاستی تا خودا فەرمانی حەق بدا لەو شتانەدا کە خیلافیان تیا هەبوو کەچی کەس ئیختیلافی نەئەکرد و لە ڕێگای ڕاست لای نەئەدا ئەوانە نەبێ کیتابیان بۆ هاتووە لەگەڵ موعجیزەدا ئەمانە بە ناحەق و زوڵم لایاندا چونکە حەزیان لە ماڵی دونیا ئەکرد لاتان وایە هەروا بە ئاسانی ئەچنە بەهەشت کە هێشتا بەسەرهاتی ئەوانەتان بەسەر نەهاتووە کە لە پێش ئێوەوە بوون و سەختی و سزا و ئازاری زۆریان تووش بوو لە پێناوی بڵاو کردنەوەی ئایین و جیهاددا و ناڕەحەتیان گەیشت بۆ دوا پلە بە ڕاددەیەکی وەها پێغەمبەرەکە و ئەوانەی ئیمانیان هێنابوو لەگەڵی ئەوەندە لە تەنگوچەڵەمەدا بوون و بە جۆرێ تەنگاو بووبوون ئەیان وت ئیتر کەی لەلایەن خودای گەورەوە یارمەتیمان بۆ دێ کەی ڕزگارەبین؟ خودایش وەحی کرد بۆ پێغەمبەرەکەیان کە پێیان بڵێ، یارمەتی خودا نزیکە و ئەوەندەی نەماوە ڕزگار بن، واتە، ئەمە ڕەوشتی خودایە لەناو بەندەکانیا کە لە پاش تەنگانە فەرحانییە و لە دوای خۆڕاگرتن سەرکەوتنە. ئەم ئایەتە لە غەزای ئەحزابدا هاتووەتە خوار. وما تفعلوا من خير فإن الله به عليم لێتەپرسن چی لە ڕێگەی خودادا سەرف کەین پێیان بڵێ هەرچی سەرفەکەن لە ڕێگەی خودادا لە پێش هەموو کەسا بیدەن بە باوک و دایکتان و بە خزمە زۆر نزیکەکانتان و بە هەتیوان و داماوان و ڕێبوارانی بێدەست هەر خێرێ بکەن و هەر ماڵێ ببەخشن خوا ئاگای لێیەتی چەن جوانە ئەوان لێی ئەپرسن چی سەرف بکەن کەچی ئەو لەوەڵامدا ئەوکەسانە باسەکات کە ئەبێ لەپێش هەموو کەسدا یارمەتیان بدەن بەڵێ مهیم نیە چی سەرفەکەن مهیم ئەو شوێنەیە تیایا سەرفەکەن. کتب علیکم القتال وهو کره لکم واجب کراوە لەسەرتان لە پێناوی پاراستن و دامەزراندنی ئاینی ئیسلام و لە ڕێگەی خودادا شەڕ بکەن، دیارە شەڕکردن لەسەر شانتان گرانە و پێتان ناخۆشە، بەڵام ئەم پێناخۆشبوونی ئێوە ئەساس نییە، لەوانەیە شتێکتان پێناخۆش بێ کەچی خێری تێدا بێ بۆتان، جەنگکردن لە مانگی حەرامدا تاوانێکی گەورەیە، بەڵام ڕێگەی دینی خوا گرتن لە خەڵک و ئینکاری خودا و ئینکاری حورمەتی مەسجید الحرام و تەجاوزکردنە سەری و دەرکردنی ئەهلەکەی کە موسڵمانەکانن لای خودا ستەمێکی گەورەترە. مەنعی خەڵک کردن لە دین بە ئازار دان و دەرکردن و شێوەکانی تر لە کوشتنی نەفس گەورەترە ئەم کافرانە واز ناهێنن و بەردەوام جەنگتان لەگەڵ ئەکەن بە هیوای ئەوەی ئەگەر بتوانن لە دینی ئیسلام هەڵتان بگێڕنەوە نەکەن هەڵخەڵەتێن چونکە هەر کەس لە ئێوە ئەگەر لە دینی خۆی وەرگەڕێ کە دینی ئیسلامە و بە کافری بمرێ ئەوە کردەوە چاکەکانی بێ سوود و بێ نرخن لای خودا لە دونیا و قیامەتدا و ئەبێتە هاوڕێی ئاگری دۆزەخ و هەتا هەتایە تیایدا دەمێنێتەوە. إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله واللە غفور رحیم ئەوانەی ئیمانیان هێنا بە ئاینی ئیسلام و لە پێناوی ڕەزای خوادا کۆچیان کرد و ماڵ و حاڵ و نیشتیمانی خۆیان جێ هێشت و جیهادیان کرد ئەوانە بەتەمای میهرەبانی و بەخشندەیی خودان و خودایش زۆر گوناه بەخش و میهرەبانە لە هەمان کاتیشدا سوود و قازانجی دنیاییشیان تیا هەیە، بەڵام زیان و تاوانەکەیان لە سوود و قازانجەکەیان گەورەترە و بۆ ئەوە ناشێ بۆ قازانجە دنیاییەکە بنیادەم خۆی تووشی گوناه و سزای دواڕۆژ بکات. هەروەها پرسیارت لێ ئەکەن چی سەرف کەن لە ڕێگەی خوادا. بڵێ، ئەوەی بە ئاسانی دەست بدا بۆیان و گران نەبێ لەسەر شانیان. خودا وەها حوکم و فەرمانی خۆیتان تێئەگەیەنێ تا بیر بکەنەوە لە فەرمانەکانی خودا و لە ئەنجام و دواڕۆژی خۆتان و بۆ دین و دونیای خۆتان بە ڕێک و پێکی هەوڵ بدەن. فی الدنیا والآخرە ويسألونك عن اليتامى قل إصلاح لهم خير ئێوە ئەگەر تێکەڵیان بن ئەوان براتانن و حەقی برا لەسەر برا ئەوەیە دڵسۆز بێ لەگەڵیا و چ چاکەیەکی بۆ خۆی ئەوێ بۆ ئەویشی بوێ خودایش ئاگەدارە و ئەزانێ کێ تێکەڵی ئەکا لەگەڵیان بە نیازی چاکە و بە دڵسۆزی و کێیش تێکەڵی لەگەڵیان ئەکا بە نیازی بەد و دڵپیسی و بە تەمای ماڵ خواردنیان خودا ئەگەر بیویستایە تووشی باری گرانی ئەکردن و نەیئەهێشت تێکەڵیان بکەن جاریەیکی موسڵمانی خاوەن ئیمان چاکترە لە ژنێکی شەریک بۆ خوا بڕیاردەر هەرچەند ئەو ژنە موشریکەتان لا پەسەند بێ لەبەر جوانی یان سامان یان نەسەب هەروەها ژن مەدەن بە پیاوی کافر موشریک بێ یان کیتابی تا موسڵمان نەبێ بەندەیەکی موسڵمان و خاوەن ئیمان چاکترە لە کافر هەرچەند کافرەکەتان بەلاوە جوان و خاوەن ماڵ و حەسەب و نەسەب بێ کافرەکان خەڵک بانگ ئەکەن بۆ کار و کردەوەی بەد کە بنیادەم ئەخاتە ئاگری دۆزەخ خودایش بانگی خەڵک ئەکات بۆ کردەوە و بیروباوەڕی چاک و ڕەزامەندی خۆی کە بنیادەم ئەباتە بەهەشت و ژیانی بەختیاری ئەبەدی خودا ئایەتەکان و حەرام و حەڵاڵ بۆ خەڵک ڕوون ئەکاتەوە بەڵکو بیر بکەنەوە و ڕێگای ڕاست بگرن. پرسیارت لێ ئەکەن دەربارەی حوکمی حەیزی ژن و تێکەڵیان لەگەڵیان تۆیش وەڵامیان بدەرەوە کەوا حەیز شتێکە بنیادەم تەرێزی لێ ئەکات و بە پیسی ئەزانێ ئێوە لە کاتی حەیزدا جیماع لەگەڵ ژنەکانتان مەکەن و سەبر بکەن تا بە تەواوی پاکەبنەوە کە پاک بوونەوە لەو ڕێگایەوە کە خودا بۆتانی حەڵاڵ کردووە جیماعیان لەگەڵ بکەن. خودا ئەوانەی خۆش ئەوێ کە زۆر تەوبە ئەکەن و لە گوناه پەشیمان ئەبنەوە و ئەوانەی خۆش ئەوێ کە پاکن و لە کاتی حەیزدا جیماع ناکەن لەگەڵ ژنیان و لە ڕێگای حەڵاڵ و شەرعیەوە ئەچنە لایان ئەهلی جاهیلیەت کە ژنەکانیان ئەکەوتە حەیزەوە تێکەڵیان لەگەڵ نەئەکردن و نانیان لەگەڵ نەئەخواردن و لەگەڵیاندا نەئەنیشتن بۆیە بەم ئایەتە پیرۆزە خودای گەورە ڕوونی کردەوە کە چی لە کاتی حەیزدا حەرامە و چی حەڵاڵە ئەی موسڵمانینە ژنەکانتان جێگەی کشتوکاڵی ئێوەن جێگەی ئاوس بوون و مناڵ بوونن بۆ ئێوە بچنە لای ژنەکانتان لەو ڕێگایەوە کە ئەبێتە هۆی مناڵ بوون ئیتر کە ڕێگای کشتوکاڵتان گرت هەر چۆن بچنە لایان قەی ناکات بە دانیشتنەوە یان لەسەر پشت مەبەست و نیازی باش بخەنە پێش خۆتانەوە بۆ ئەو کەسانەی سوێن ئەخۆن نەڕۆنە لای ژنەکانیان مۆڵەتی چوار مانگ هەیە کە نەڕۆنە لایان و لەو ماوەدا زۆریان لێ ناکرێ بچنە لای ژنەکانیان یان تەڵاقیان بدەن ئەگەر پاش چوار مانگەکە گەڕانەوە بۆ لایان باشە و خودا تاوان بەخش و میهرەبانە لەبارەی دووری چوار مانگەکەوە. وَإِنْ عَزَمُوا الطَّلَاقَ فَإِنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ ئەو ژنانەی تەڵاق دراون ئەبێ پەلە نەکەن و خۆیان ڕاگرن و لەسەر حاڵی خۆیان ڕاوەستن تا ماوەی سێ حەیزی تەواو یان سێ طوهر و پاکی تەواو ئەوسا ئەتوانن شوو بکەن ئەگەر ئیمانیان بە خودا و بە ڕۆژی قیامەت هەیە ئەبێ چی لە مناڵانیانایە نەیشارنەوە چ مناڵ و چ حیز مێردەکانیان حەقدارترن لە بێگانە بۆ ئەوەی لەو ماوەی ڕاوەستانەدا پێش تەواو بوونی عیددەکان بیانگێڕنەوە ژێر نیکاحی خۆیان ئەگەر ئەم گەڕانەوەیان بە نیازی چاکە و خێر و ڕێککەوتنی نێوانیان بێ نەک بە نیازی زیان گەیاندن بە ژنەکە ژنەکان هەر وەک واجباتیان لەسەرە ئەوەندەش حقوقیان هەیە ئەبێ پیاوانە بۆیان جێبەجێ بکرێ وەک ژیانی ڕێک و ڕێز لێگرتن و هەموو پێویستیەکانی ژیان بەڵام پیاوەکان زیادەیان هەیە بەسەر ژنەکانیانەوە بۆ نموونە ژنەکان بەبێ ئیزنی پیاوەکانیان نابێ لە ماڵ دەربچن چونکە پیاوان سەرپەرشتی کاروباری ژنانیان ئەکەن خودا بەدەسەڵاتە و فرمانەکانی پڕ حیکمەتن. ومن یتعد حدود اللە فاولئک هم الظالمون ئەو تەڵاقەی گەڕانەوەی ژن لە پاش ئەو دروست بێ هەر دوو جارە ئیتر پاش ئەم دوو جارە تەڵاقە یان ڕاگیرکردنی ژنەکەیە بە پێی یاسای ئیسلام کە بە درێژی باس کراوە یان تەڵاقدانی جاری سێیەمە جا ئێوە ئەی پیاوەکان ڕەوا نییە بۆتان ئەو شتانە لە ژنەکانتان بسێننەوە کە پێتان داون و کردووتانن بە موڵکیان چ مارەیی و چ غەیری مارەیی بۆتان نییە لێیان بسێننەوە نە پێش تەڵاقدان و نە پاش تەڵاقدان مەگەر ژن و پیاوەکە لەوە بترسن کە نەتوانن بەپێی ڕێوشوێنی ئایین پێکەوە بژین و بیانەوێت لەیەک جیاببنەوە و ژنەکە ڕەغبەتی ئەوەی هەبێ بە ماڵدان بە پیاوەکە خۆی ڕزگار بکات و لێی جیاببێتەوە جا ئەگەر پاش دوو تەڵاقەکەی باسمان کرد پێکەوە نەیان کرا و پیاوەکە ژنەکەی تەڵاق دا ئەوە ئیتر ئەم ژنەی بۆ حەڵاڵ نییە و ناتوانێ بیگێڕێتەوە ژێر نیکاحی خۆی تا ئەو ژنە تەڵاق دراوە شوو نەکا بە یەکێکی تر کە شووی کرد بە یەکێکی تر و پاشان ئەم مێردە دووهەمەی تەڵاقی دا ئەوە هیچ گوناهبار نابن لەگەڵ مێردە پێشینەکەی بگەڕێنەوە بۆ یەک بە مارەبڕینێکی تازە ئەگەر وایان ئەزانی سنووری فەرمانەکانی خودا ڕائەگرن و زیان بە یەکتر ناگەیەنن و بە پێی ئەمری خودا لەگەڵ یەکتر ئەجوڵێنەوە خودا ئەم سنوورانە ڕوونەکاتەوە بۆ ئەوانەی تێئەگەن. وإذا طلقتم النساء فبلغن أجلهن فأمسكوهن بمعروف أو سر کە ژنەکانتان تەڵاق دا و گەیشتنە ئاخر موددەی خۆیان بە چاکە ڕایان بگرن ئەگەر ویستیان لاتان بمێننەوە یان بە چاکە و ڕێکی و بێ زوڵم لێکردن بەرەڵایان بکەن مامەڵەیان لەگەڵ مەکەن بە جۆرێک کە خیلافی ئاینی ئیسلام بێ بۆ ئەوە کە زیانیان پێ بگەیەنن بە بێ مێردی واتە نەوا بکەن بیانگێڕنەوە لای خۆتان بە ڕەزامەندی و نە بەرەڵایان بکەن شووی تر بکەن هەر کەس وەها بکا زیان بە خۆی ئەگەیەنێ و ستەم لە خۆی ئەکات ئایەت و فەرمانەکانی خودا مەکەن بە جێی گاڵتە یاد و باسی نیعمەتەکانی خودا بکەن لەسەرتان کە بە پایەی ئیسلام گەیشتوون سوپاسگوزاری خودا بکەن لەسەر ئەو ئایەتانەی ناردویەتیە خوار بۆ سەرتان و پەند و ئامۆژگاریتان ئەکا پێیان لە خودا بترسن و بزانن خودا بە هەموو شت ئەزانێ کاتێ ژن تەڵاق درا و عیددەی تەواو بوو، مێردە پێشوەکەی ویستی جارێکی تر مارەی بکاتەوە و هەردوولا ژن و پیاو ڕازی بوون بەم دووبارە ڕێکەوتنە بە چاکە و لەسەر ڕێوشوێنی ئایین، ئێوە ئەی خاوەن ژنەکان ڕێگایان لێ مەگرن با بگەڕێنەوە بۆ لای مێردە پێشوەکانیان. ئەم ئامۆژگارییە بۆ کەسێک کە باوەڕی بە ڕۆژی دوایی ببێ. پەیڕەوی کردنی ئەم حوکمانە و بە گوێی ئەمری خودا کردن چاکتر و پاکترە بۆ دونیا و قیامەتی ئێوە. لەسەر خاوەن مناڵەکەیشە بە پێی عادەت و نەریتی وەخت خۆراک و بەرگی ئەو ژنانە بدا، کەسیش زیاد لە توانی خۆی هیچی لێ داوا ناکرێ، زیان نادرێ لە هیچ دایکێ بە هۆی مناڵەکەیەوە بەو جۆرە کە مناڵەکەی لێ بسەنرێتەوە، هەروەها زیانیش نادرێ لە باوکی مناڵەکە بە هۆی مناڵەکەیەوە بەوەی مناڵەکەی لە شیرە خۆریا بدرێتەوە بەسەریدا. ئەو حوکمەی لەسەر باوکی مناڵەکە هەیە لەسەر میراتگرەکەیشی هەیە و پێویستە میراتگرەکەیشی نەفەقە و کرێی ژنە شیردەرەکە بدات ئەگەریش باوک و دایکەکە بە ڕەزامەندی هەردووکیان و بێ ئەوەی زیان بە مناڵەکەیان بگات ویستیان مناڵەکە لە شیر ببڕنەوە ئەوە هیچ تاوانێکیان نایەتە سەر. ئەگەریش ویستتان دایەنی شیردەر بۆ مناڵەکانتان بگرن و لەلای دایکەکانیان نەمێنن ئەوە گوناهبار نابن ئەگەر ئەو ئوجرەیە کە بڕیارتان داوە بیدەن بە شیردەرەکان بە رێکوپێکی و بە پێی رێوشوێنی ئایین پێیان بدەن لە خوا بترسن و بزانن خودا سەختگیرە و ئاگای لە کار و کردەوەتانە چاک و خراپی. بەوەی کە ژنەکان بە پێی یاسای شەریعەت بیکەن وەک خوازبێنی لێکردن و بە سەراحەت جوابدانەوە و خۆ ڕێک و پێک کردن لە سنووری شەریعەتدا بەڵام ئەگەر لە سنووری شەریعەت دەرچوون ئەوا ئێوە گوناهبارە بن ئەگەر مەنعیان نەکەن چونکە ئەمر بە چاکە و نەهی لە خراپە واجبە خودایش ئاگای لەوەیە کە ئەیکەن. گوناهتان ناگا ئەگەر بە تەعڕیز خوازبێنی لەو ژنانە بکەن نەک بە عیبارەتی ئاشکرا بەڵکو بە جۆرێ کە مەبەستەکە بگەیەنێت و ئاشکراش نەبێ بۆ نموونە پێی بڵێ ژنی وەک ئێوە باشە و لایقی پیاوی باشە ئیتر بە مەیل و حەزکردن لە خواستنیان لە دڵەوە هیچ گوناهتان ناگات خودا ئەزانێ ئێوە خۆتان پێ ڕاناگیرێ و باسیان ئەکەن بەڵام بە پەنامەکی بەڵێنی نکاح و موعاشەرەیان مەدەنێ هەر تەنها قسەی باش و شەرعیان لەگەڵ بکەن هەروەها تا عیددەکەیان تەواو نەبێ عەزمی مارەکردنیان مەکەن خودا ئەزانێ چی لە دڵتانایە کەواتە لێی بترسن چونکە ئاگای لە هەموو شتانە بەڕاستی خودا گوناه پۆش و میهرەبانە ئەگەر ژنتان هێنا و لە پێش ئەوەی بڕۆنە لایان و لە پێش ئەوەی مارەییان بۆ دابنێن تەڵاقتان دان گوناهبار نابن، بەڵام لەسەرتان واجبە بۆ چارکردنی دڵگرانی ژنە تەڵاق دراوەکان میقدارێ ماڵیان بدەنێ تا دڵیان خۆش ببێ، ئیتر لەسەر دارا و دەوڵەمەند بە پێی خۆی و لەسەر بێدەسەڵات و نەدارا بە پێی خۆی. إن الله بما تعملون بصير ئەگەریش پێش ئەوەی بڕۆنە لایان تەڵاقتان دان بەڵام مارەییتان بۆ دیاری کردبوون ئەوە تەڵاق دراو نیوەی ئەو بڕیار دراوەی ئەکەوێ و پێویستە بیان دەنێ مەگەر ژنەکان چاوپۆشی لە مێردەکانیان بکەن و ئەو نیوە مارەییەی خۆیان نەوێ و هیچ وەرنەگرن یان ئەوانەی عەقدی نیکاحیان بەدەستە کە پیاوەکانن چاوپۆشی بکەن و هەموو مارەی تەڵاق دراوەکە بدەن واتە واز لە نیوەکەی خۆیان بێنن بێگومان چاوپۆشی لەلایەن مێردەکانەوە و دانی هەموو مارەییەکە بە ژنە تەڵاق دراوەکە نزیکترە لە ترس لە خواوە هەروەها پایەیی شەرافەت و فەزڵتان لەبیر نەچێتەوە خودا چاوی لێتانە و ئاگای لە هەموو کردەوەتانە. ئەگەر لە کاتی نوێژەکانا ترسی دوژمنتان بوو ئەوا بە پیادە و بە سواری هەر چۆن نوێژ بکەن بۆتان دروستە ئەنجا کە ئەمین بوونەوە و ترستان نەما بە پێی ئەو ئاداب و یاسایە کە لە لایەن خوداوە فێرکراون و ئەوسا ئەتانزانین نوێژەکانتان جێبەجێ بکەن واللە عزیز حکیم. ئەو پیاوانەی ئەمرن و ژنیان لە دوا بەجێ ئەمێنێ خوای گەورە بڕیاری داوە ئەو ژنانە لە ماڵی خۆیانا بژین تا ماوەی ساڵێک بێ دەرچوون لەو ماڵە خۆ ئەگەر ژنەکان خۆیان دەرچوون ئیتر تاوان لەسەر ئێوە نییە ئەوان چی لە خۆیان بکەن بە پێی ڕێ و شوێنی ئاین پاش مردنەکەیان خودا زیندووی کردنەوە و حاڵی کردن و تێی گەیاندن کە کەس لە دەستی خودا دەرناچێ و سەرەنجام هەر لای ئەوە. بێگومان خودا فەزڵ و ڕەحمەتی زۆرە بەسەر خەڵکەوە، بەڵام ئەوان گەلێکیان سوپاسی خودا ناکەن و دان بە نیعمەتی خودادا نانێن. کێیە ئەو کەسەی ماڵی خۆی بە قەرز بدا بە خودا قەرزێکی وا جوان و بەجێ بێ واتە تەنها بۆ ڕەزامەندی خودا بێ تا خودایش چەند قات و چەند قات جەزای بداتەوە هەر خودایە ماڵ و ڕزق و ڕۆزی فراوان ئەکات و هەر خودایشە کەمی ئەکاتەوە و هەموویشتان دوایی بۆ لای ئەو ئەگەڕێنەوە و حیساب و کیتابتان لای ئەو ئەبێ بەرزکردنەوەی ئاینا جەنگ بکەین جا پێغەمبەرەکەیان پێیانی فەرموو ئەگەر جەنگ فەرزکرا لەسەرتان خۆ لەوانە نیە پەشیمان ببنەوە ئەوانیش وتیان چۆن پەشیمان ئەبینەوە چۆن لەپێناوی ڕەزای خوادا ناجەنگین لەکاتێکدا کە ئێمە لە خانوو بەرەو جێوڕی خۆمان دەرکراوین و لە ماڵ و سامان و مناڵمان دوور خراوینەتەوە وتیان چۆن تالوت ئەکرێتە پادشا و گەورە و فەرمانڕەوامان ئێمە لەو لایقتر و شایستە ترین کە ببینە فەرمانڕەوا ئەو سامان و دارایی نیە پێغەمبەرەکە پێی فەرموون خودا هەڵی بژاردووە و بۆ پادشایەتی پەسەندی کردووە لە ئێوەی زیاتر زانست و هەیکەل داوەتێ و لە ئێوەی چاکتر دروست کردووە بێگومان خودا فەرمانداری بە کەسێ ئەدا کە خواستی خۆی لەسەری بێ پێغەمبەرەکەیان پێی وتن، نیشانەی فەرمانڕەوایی تالوت ئەوەیە سندووقە داگیرکراوەکەتان بێتەوە دەستان، کە بەهۆی ئەو سندووقەوە لەلایەن خوداوە ئارامی و دڵ دامەزراویتان دەست ئەکەوێ، هەروەها لەو سندووقەدا هەندێ پاشماوەی حەزرەتی موسا و هاروونی برای هەیە وەکو کتێبی تەورات و عەسای موسا و مێزەر و قاپووتی ئەو و هاروون و هەندێ شتی تر. فریشتەکانی خودا ئەو سندوقە هەڵەگرن و بۆتانی ئەهێننەوە. بەڕاستی لەم ڕووداوەدا دەلیلی ئاشکرا هەیە بۆ ئێوە لەسەر ڕاستیی پێغەمبەرەکەتان و بڕیاری کردنی تالوت بە سەرکردە و فەرمانڕەواتان، ئەگەر ئێوە ئیماندار بن. فلما فصل طالوت بالجنود قال إن الله مبتليكم بنهر کە تالوت لەگەڵ سوپاکەی بە ئیزنی ئیشمەویلی ڕەهبەریان لە شاری قودس دەرچوو، وتی بە میری و سوپاکەی، خودا تاقیتان ئەکاتەوە بە ئاوی ئەو ڕووبارە کە ڕوونە، هەر کەس لێی بخواتەوە لە ئێمە نییە و هەر کەس لێی نەخواتەوە لە ئێمەیە. مەگەر یەکێ بە لالەوێرچی دەستی ئاو هەڵگرێ و دەمی پێ تەڕ بکا. جا هەموویان سەرپێچیان کرد و لە ئاوی ڕووبارەکەیان خواردەوە کۆمەڵێکی کەمیان نەبێ کە بە گوێیان کرد و لێیان نەخواردەوە ئەنجا کاتێک کە تالوت و موسڵمانەکانی هاوڕێی لە ڕووبارەکە پەڕینەوە و چاویان بە سوپای جالوت و پادشای عەمالیقەکان کەوت وتیان ئێمە ئەمڕۆ چاری جالوت و سوپاکەی ناکەین ئەوان زۆرن و ئێمە کەم أقدامنا وانصرنا على القوم الكافرين کە چوونە مەیدانەوە بۆ جالوت و سوپاکەی پاڕانەوە لە خودا و وتیان خودایە سەبر بڕژێنە بەسەر دڵماندا و پێمان لە جێی خۆیدا دامەزرێنە و ترس و دوودڵیمان لە دڵ دەرکە و زاڵمان بکە و بەسەر ئەو کۆمەڵە کافرە خودا نەپەرستانەدا سەرمان بخە فضل علی العالمین. ئیتر بە ئیزنی خوا سوپای جالوتیان تێک شکاند و داود جالوتی کوشت و خودای گەورە پاش ئەوە سەرەکی و گەورەی و زانیاری بەخشی بە داود و کردی بە پێغەمبەر بۆ سەر بەنی ئیسرائیلی و ئەوەی خودا خۆی ویستی پێی نیشاندا ئەو پێغەمبەرانە هەندێکیانمان بەرز کردوونەتەوە بەسەر هەندێکیاندا هیوایان هەیە خودا ڕاستەوخۆ و بەبێ واسیتە قسەی لەگەڵ کردوون وەکو موسا هەندێکیشیانمان بە چەند پایە بەرز کردوونەتەوە بەسەر هەندێکیاندا وەک حەزرەتی محەممەد صلی الله علیه وسلم کە بەسەر هەموو پێغەمبەرانی تردا بەرز کراوەتەوە بەوە کە کراوە بە پێغەمبەری هەموو ئوممەت و نەتەوەکان هەروەها بەوە کە موعجیزەیەکی پێدراوە لە پاش خۆیشی پایەدارە ئەویش کە قورئانی پیرۆزە یەکێکی تر لە دەلیلی بەرزکردنەوەی ئەوەتە کە ئوممەتەکەی لە ئوممەتی هەموو پێغەمبەرانی تر چاکترە چەند موعجیزەی دیاریشمان بە عیسای کوڕی مەریەم دا وەک ئەوەی کە هێشتا لە بێشکەدا بوو قسەی لەگەڵ خەڵکە کرد یان وەک زیندووکردنەوەی مردوو، هەروەها چاککردنەوەی کوێر و زکماک و بەڵەک. هەروەها جوبرەئیلمان کرد بە یاریدەدەر و پشتیوانی کە بە هێزی قودسی ئێمە یارمەتی ئەدا. دیارە ئەگەر خودا خواستی لەسەر نەبوایە ئوممەتەکان لەناو خۆیاندا جەنگیان نەئەکرد و نەئەچوون بەگژ یەکتردا و لە پاش پێغەمبەرەکان و پاش ئایەتە ئاشکراکان کە بۆیان هاتبوو ئاژاوە و دووبەرەکی نەئەکەوتە مابەینیان. بەڵام ئەوە بوو جیاوازی کەوتە ناویان هەندیکیان ئیمانیان هێنا و ڕێگای ڕاستیان گرت و هەندیکیشیان کافر بوون و ڕێگای لاریان گرت بەڵێ ئەگەر خودا بیویستایە جەنگ نەکەن و ئیرادەی لەسەر نەبوایە جەنگیان نەئەکرد بەڵام خودا هەرچی ویست ئەیکا لە ئەبو هورەیرەوە ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ گێڕراوەتەوە فەرموویەتی، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ چاودێری سەر فترەیەکی ڕەمەزانی خستە ئەستۆم یەکێک هاتە لام دەستی کرد بە کۆکردنەوەی خۆراک منیش گرتم و پێم وت ئەتبەم بۆ لای پێغەمبەر دروود و سەلامی خوای لەسەر بێ بەسەرهاتەکەی گێڕایەوە وتی هەژارم و مناڵم وردە و بەرم دا ئیتر نایەمەوە، شەوی دوایی هاتەوە و ئەبو هورەیرە بە هەمان شێوەی لەتەکدا کرد و ئەویش وەک شەوی پێشووی وت، شەوی سێهەم بە هەمان شێوە، ئەم جارەیان ئەبو هورەیرە وتی ئەمە بوو بە سێ جار، ئەم جارە بەرت نادەم، وتی بەرم دا چەند کەلیمەیەکت فێر دەکەم سوودیان دەبێ بۆت. کە چویتە ناو جێگەی خەو ئایەت الکرسی بخوێنە کە ئەوەت کرد لەلایەن خوداوە چاودێرێکت لەتەکدا دەبێ و تا بەیانی شەیتان نزیکت ناکەوێ پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فرمووی ڕاستی پێ گوتووی خۆی درۆزنە ئەوە شەیتانە. واتە هەموو مەوجودێ ئەو دروستی کردووە، کەوابوو هەر ئەو شایانی پەرستن و بەندەیی بۆ کردنە و کڕنووش هەر بۆ ئەو دەبرێ. ئەو ئەڵڵایە بە ئان بێ ئاگایی بە سەردا نایە و نەوز نایگرێ و خەوی لێ ناکەوێ، هەرچی لە ئاسمان و زەویدا هەیە موڵکی ئەوە، ئەو دروستی کردوون و بوون و نەبوون و مان و نەمانیان بە دەستی توانای ئەوە. ئەوەندە خاوەن پایەیە کێ بێ و کێیە بتوانێ بە بێ ئیزنی ئەو تکا بۆ تاوانبارێ بکات؟ زانا و ئاگەدارە لە هەرچی لە بەردەستی عالەمدا هەیە و هەرچی لە دوای ئەوان پەیدا ئەبێ. هیچ شتێ لەوەی ئەو ئەیزانێ کەس ناتوانێ بیزانێ و پەیی پێ بەرێ. شتێ نەبێ کە خۆی ڕێگای زانینی پێ بدا. واتە مەعلوماتی غەیری خودا و زانیاریان هی خۆیان نییە، خودای گەورە پێی بەخشیون. کورسی خودا گەورە و فراوانە و هەموو ئاسمان و زەوی ئەگرێ و پاراستنی ئاسمان و زەوی خودا ماندوو ناکات خودا بە پایە بەرزە و بە زات گەورەیە. لا إکراه فی الدین قد تبین الرشد من الغی زۆرکاری نییە لە وەرگرتنی ئایینی ئیسلامدا، واتە قازانج و چاکی ئەم دینە ئەوەندە دەرکەوتووە چ لە لایەنی دین و چ لە لایەنی دونیا و خووڕەوشت و کۆمەڵایەتییەوە پێویست نییە زۆر لە کەس بکرێ بۆ وەرگرتنی ڕاستی و ناڕاستی و شارەزایی و گومڕاهی لە یەک جیا بوونەتەوە و قازانجی ئەو زیانی ئەم دەرکەوتووە و هەموو شت ئاشکرا بووە. ئەوەی ئینکاری ڕێگەی شەیتان ئەکات و ئیمان بە خودا دێنێ ئەوە بەڕاستی دەستی گرتووە بە دەسووی ڕشتەیەکەوە پچڕانی نیە خودا عیلمی فراوانە و هەموو شت ئەزانێ و هەموو شت ئەبیسێ و لە هەموو لایێ ئاگەدارە اللە ولی الذین آمنوا یخرجهم من الظلمات الی النور دوایان کەوتوون خودا سەردار و کارهەڵسوڕێنیانە لە تاریکی خامی و نەفامی تاریکی چاوکێری و نەزانی لە تاریکی کوفر و ئارەزوو پەرستی ڕزگاریان ئەکات و ئەیان خاتە ڕووناکی فام و شعور و زانیاری و خودا پەرستی ئەوانەیش کە بێ ئیمانن و خودا و پێغەمبەرەکەی ناناسن سەردار و سەرکردەیان شەیتان و دەست و بەستەکەیەتی کە بە پێچەوانەی موسڵمانەکان لە ڕووناکی فام و زانین و ئیمان و بیر و هۆش دەریانەکەن و تووشی تاریکی نەزانی و نەفامی و بێ ئیمانی و بێ عەقڵیانەکەن ئەم کافرانە لایقی ئاگری دۆزەخ و سزای پڕ ئازاری دواڕۆژن و لە ئاگردا هەتا هەتایە ئەمێننەوە سەیری ئەو کەسە ناکەن کە لەگەڵ ئیبراهیم کەوتە موجادەلە و غەوغا دەربارەی خودا؟ چونکە خودا دەسەڵاتی پێدابوو لەخۆی گۆڕابوو، ئیبراهیم پێی وت، خودای من ئەو زاتە بێ وێنەیەیە کە لە ڕۆژی قیامەتدا مردوو زیندووەکاتەوە و لە دونیادا ئەیمرێنێ. ئەویش وتی، منیش مردوو زیندوو ئەکەمەوە و زیندوویش ئەمرێنم، واتە مەحکووم بە ئێعدام عەفوو ئەکەم و بەرەڵای ئەکەم و لە مردن ڕزگار یەبێ، هەروەها زیندوو ئەکوژم. ئەنجا ئیبراهیم وتی، خودای من خۆر لە خۆرهەڵاتەوە ئەهێنێ، تۆ ئەگەر ئازای لە خۆرنشینەوە بیهێنە. کابرای کافری چەنەباز مات بوو، دەمی بوو بە تەڵەی تەقیو و هیچی پێ نەکرا. ئەی سەیری عوزەیر ناکەی کە بەلای قودسا ڕابورد هەموو خانوەکانی تەپی بوون و هیچی بەسەر هیچەوە نەمابوو عوزەیر سەری سوڕما و وتی خودا چۆن ئەم کاو لە وێرانە زیندوو ئەکاتەوە هەر لەوێدا خودا بۆ ماوەی سەد ساڵ عوزەیری مراند و پاش ئەوە زیندووی کردەوە و لێی پرسی چەن بەو حاڵە مایتەوە واتە بە مردوویی وتی ڕۆژێ یان نیوەڕۆژێ خودا فەرمووی نەخێر سەد ساڵە مردووی لەگەڵ ئەوەش سەیری خواردەمەنی و ئاوەکەت بکە هیچ نەگۆڕاون هەروەها سەیری گوێدرێژەکەت بکە چۆن بووە بە ئێسک و پروسک و مردووە یان سەیری بکە چۆن ئەم ماوە دوور و درێژە نەمردووە ئەمانەوێ بتکەینە عەلامەت و نیشانەی دەسەڵاتمان و بە خەڵکی نیشان بدەین چۆن مردوو زیندوو ئەکەینەوە و چۆن وێرانە ئاوەدان ئەکەینەوە سەیری ئێسقانەکان بکە ئێسقانی گوێدرێژەکەی یان هی مردووی تر چۆن گیانیان بەبرا ئەکەین و هەندێکیان ئەخەینە سەر هەندیکیان و پاشان گۆشتیان ئەکەینەوە بەبەردا کە عوزەیر سەلامی خوای لێ بێ ئەم ڕاستیە و ئەم دەسەڵات و توانایەی خودای بۆ دەرکەوت وتی وا بەدڵنیاییەوە زانیم خودا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا دەڕوا و ئەوە بێنەوە یادت کە وەختی ئیبراهیم وتی خودایە پیشانم بدە چۆن مردوو زیندووەکەیتەوە خوداش پێی فەرموو ئەی تا ئێستە ئیمانت نەهێناوە ئیبراهیم عەرزی خودای کرد بەڵێ ئیمانم بووە و هەیە بەڵام حەز ئەکەم دڵنیابم و دڵم ئاو بخواتەوە و ئارام بگرێ خودا فەرمووی دە چوار دانە پەلەوەر بهێنە و ڕایان بکێشە بۆ لای خۆت و سەریان ببڕە و لەسەر هەر شاخێک هەندێ لەوانە دانێ واللە یضاعف لمن یشاء واللە واسع علیم ئەوانەی ماڵی خوایان لە پێناوی ڕەزامەندی خودادا سەرفەکەن وەک یەکێکن دەنکە تۆوێ بوەشێنێ و تۆوەکە سەوز ببێ و حەوت گوڵی لێ ببێ و هەر گوڵێکی سەد دانەی تێدا بێ خودا بۆ ئەو کەسەی بیەوێ مایەی خێر و چاکەی چەند قات زیادەکات ئەوانەیش کەماڵی خۆیان لە پێناوی دەستکەوتنی ڕەزامەندی خوادا سەرفەکەن و هەندێ لە نەفسی خۆیان لەسەر ئیمان دائەمەزرێنن، کارەکەیان وەک ئەوەیە باخێک لەسەر شوێنێکی بەرز بێ و بارانێکی دڵۆپ گەورە بەسەریا ببارێ و ئەو باخە دوو قات بەر بدات، یا ئەگەر بارانی قەترە گەورە گەورەش بەسەریا نەبارێ، لەبەر باشی و بە پیتی شوێنەکەی تەنها شەونم لێی بدا و پێی بگەیەنێ. خودای گەورە بە کردەوەتان ئەزانێ و بینایە و هیچی لێ ون نابێ شایەنی باسە بەخشینی ماڵی دونیا لە ڕێی خوادا دامەزراندنی هەندێک لە نەفسە لەسەر ئیمان بەڵام بەخت کردنی ماڵ و گیان لە پێناوی خوادا دامەزراندنی هەمووی نەفسە لەسەر ئیمان ئایا کەس هەیە لە ئێوە حەز لەوە بکا باخێکی دار خورما و مێوی هەبێ و لە بەینی ئەو دارانەدا جۆگا هەبێ و باخەکە هەموو جۆرە بەرێکی تێدا بێ و کابرا پیر و بێ هێز ببێ و چەند مناڵێکی وردەڵەی هەبێ توانای ئیش و کار و نان پەیدا کردنیان نەبێ کەچی لە پڕ کێژەڵۆکەیەکی ئاگرینی بەهێزی تێبەر ببێ و هەمووی بسووتێنێ؟ ئاوەها خودا ئایەتەکانتان بۆ بەیان ئەکا بەڵکو بیر بکەنەوە لە چاکە و خراپە و ڕێی ڕاست گرتن ئەم نموونەیە کە خوای گەورە باسی فەرمووە بۆ ئەوانەیە کردەوەی چاک ئەکەن و خێر و سەدەقە ئەکەن و کاری وای تێکەڵ ئەکەن وەک ڕیا و ئەزیەتی دڵدان کە پاداشتەکەیان بفەوتێنێ و هیچیان لێ دەست نەکەوێ و لە قیامەتدا کە پێویستیان بە پاداشتە دەستیان لە هەمانەی خاڵیەوە دەرچێ و ناهومێد ببن ئەی ئەوانەی ئیمانتان هەیە بە خودا و بە پێغەمبەری خودا لەو شتە جوان و مەقبوڵانەی لە کاسبیا دەستتان ئەکەون و لەو شتە جوان و مەقبوڵانەی کە ئێمە لە زەوی بۆمان دەرهێناون خێر بکەن و لە پێناوی بەدەستهێنانی ڕەزامەندی خوادا یارمەتی و دەستگیرۆیی داماوان و هەژارانی پێ بکەن. مەچن بەلای ماڵە ناشرینە بێکەڵکەکانتانا بۆ ئەوەی بە هەژارانی بدەن و پیاوەتی لەسەر بکەن، کەچی خۆتان بێزتان نەیە ئەو جۆرە ماڵە لەباتی حەقی خۆتان وەربگرن. مەگەر چاوپۆشی لێبکەن و لەبەر هەندێ هۆ وەری بگرن. بزانن خودا دەوڵەمەندە و موحتاجی ماڵ و دارایی ئێوە نییە و بۆ خۆتان چاکە لە شتی باش و بەنرخ بە موستەحەقان بدەن. شەیتان ئەتان ترسێنێ بە هەژاری ئەگەر ماڵتان لە ڕێگەی خوادا سەرف بکەن و ئەمرتان پێ ئەکا کە بەخیل بن و سەدەقە نەکەن خودایش وەعدەی عەفوی قیامەت و دەوڵەمەندی دونیاتان ئەداتێ خودا نیعمەتی فراوانە و زانایە و ئاگای لەو کەسەیە کە ماڵی لە ڕێگەی ئەوە بەخت کردووە و نایەڵێ فەقیر و هەژار بکەوێ شەیتان دوژمنتانە و ڕێگای گەداییتان پیشان ئەدا و خودای عالەم زانایی و هێز و فام و توانای کردەوەی ڕێک و ڕاست ئەدا بە هەر کەسێ خواستی لەسەر بێ بێگومان ئەوەی ئەو زانایی و ژیری و حیکمەتەی بدرێتێ ئەوە خێرێکی زۆری پێ دراوە تەنها ئەو کەسانە بیرەکەنەوە لەم مەبەستە وردە بەسودە بەرزانە کە خاوەنی هۆش و بیرێکی دامەزراو بن یان لە سوننەت وەکو خیرات و ئەوەی نەزری بکەن و بیکەنە لازم لەسەر گەردنی خۆتان لە ڕێگەی خودادا ئەوە خودا پێ ئەزانێ و پاداشتان ئەداتەوە بەڵام ئەوانەی کە ستەمکارن و پێویستیەکانی سەر شانیان جێبەجێ ناکەن ئەوانە هیچ یارمەتیدەر و پشتیوانێکیان نیە ئەگەر خێر و سەدەقەکانتان بە ئاشکرا بکەن و بۆ ڕەزای خودا و بێ ڕیا بێ ئەوە کارێکی زۆر باشە ئەگەریش بە پەنامکی بیکەن و خۆتان و خودا و خێر پێکراوەکە نەبێ کەس پێی نەزانێ ئەوە سوود و پاداشتی زۆرترە بۆتان لای خودای گەورە و تاوانەکانتان دائەپۆشێ و لە کۆڵتانیان ئەخات خودا ئاگەدارە لەو کردەوانەی ئێوە ئەیکەن و هیچی لێون نابێ. وما تنفقوا من خير يوف إليكم وأنتم لا تظلمون لەسەر تۆ واجب نییە خەڵک بکەیتە هیدایەتدار و تۆ تەنها ڕێ پیشاندانت لەسەرە خودا هیدایەتی ئەو کەسە ئەدا کە بیەوێ هیدایەتی بدات هەرچی بە چاکە سەرف بکەن قازانجەکەی بۆ خۆتانە ئەگەر تەنها لە ڕی ڕەزامەندی خودادا سەرفی بکەن کەواتە منەت مەخەنە سەر خەڵک و لە ماڵە بەدە بێنرخەکانتان سەرف مەکەن و لە ماڵە باشەکانتان سەرف بکەن هەر خێرێکە بیکەن و هەرچی بە فەقیر و هەژار بدەن لە ڕێی خوادا پاداشتان ئەدرێتەوە و هەرگیز ستەمتان لێناکرێ و حەقتان نافەوتێ ئەو خێر و سەدەقانەتان بەو هەژارانە بدەن کە ڕێیان لە ماڵ و حاڵ و دارایی خۆیان لێ گیراوە، چونکە لە ڕێگای خودادا کۆچیان کردووە و ناتوانن بگەڕێن بە وڵاتە بۆ کاسبی. یان ئەوانەی کە جیهاد دەکەن لە ڕێی خوادا و لە پێناوی بەرزکردنەوەی ئایینی ئیسلامدا و ماوەی ئەوەیان نییە کەسابەت بکەن، یەکێ نەیان ناسێ و ئاگەداری حاڵیان نەبێ بە دەوڵەمەندیان ئەزانێ چونکە نەفسیان بەرزە و دەست لە خەڵک پان ناکەنەوە و موحتاجی خۆیان دەرنابڕن بەڵام بە شێوە و حاڵیانا دیارە کە بێدەرامەت و هەژارن بە لە کۆڵ نەبوونەوە و یەخە بەرنەدانەوە داوای شت لە خەڵکی ناکەن ئێوە هەر خێرێ بکەن و هەر ماڵێ لە ڕەزامەندی خوادا سەرف بکەن خودا پێی ئەزانێ و پاداشتان ئەداتەوە ڕائەوەستن و ئەکەون و خۆیان پێ ڕاناگیرێ ئەمەش پاداشتی ئەوەیە کە لە دونیادا ئەیان وت معامەلەی بێ سوود وەک معامەلەی سووددارە و فەرقیان نییە و هەردووکیان حەڵاڵن کەچی خوای گەورە فرۆشتنی شەرعی و بێ سوودی حەڵاڵ کردووە و سوود و ڕیبای حەرام کردووە جا هەر کەس لای خوداوە ئامۆژگاری بۆ هات و حەرامی پێ ڕاگەیەنرا و لە سوود خواردن وازی هێنا و دەستبەردار بوو، ئەوا ئەو سوودەی کە لە زەمانی جاهیلی و نەزانیا پێش ئەوەی حەرام بکرێ وەری گرتووە و خواردوویەتی، خودا عەفوی ئەکات و ئەنجامی کاری و پاداشتی وازهێنانی لای خودایە. ئەوانەی ئیمانیان بە خودا هێناوە و کردەوەی باشەکەن و نوێژەکانیان بە چاکی و ڕێک و پێکی بەجێ دێنن و زەکاتی ماڵیان ئەدەن بە داماوان ئەوانە پاداشتیان لای خودا هەیە و لە ڕۆژی قیامەتدا ترسیان نابێ لە سزا و دڵگران نابن و خەفەت ناخۆن جا ئەگەر وا نەکەن و واز ناهێنن ئەوا بانگەوازی جەنگ بدەن لەگەڵ خودا و پێغەمبەری خودادا خۆ ئەگەر تەوبەتان کرد و پەشیمان بوونەوە لەم سوود خواردنە ئەوا ڕاستە سەرمایەکەتان حەڵاڵتانە و وەری بگرنەوە نە زوڵم لە خەڵک بکەن بەوەی زیادەیان لێ وەربگرن و نە زوڵمتان لێ بکرێ بەوەی قەرزەکانتان دوا بخەن و سەر ڕاستیتان لەگەڵ نەکەن با ئەو نووسەرە خۆگری نەکات لەو نووسینە و وەکو خودا فێری نووسینی کردووە با ئەویش خۆگری نەکا لە نووسین و لە یارمەتیدانی خەڵک. با ئەو کەسە کە حەقەکەی لەسەرە خۆی بە زمانی خۆی قسە بکا تا نووسەرەکە بینووسێت. با نووسەریش و کابرای حەق بەلاوەبوویش لە خودا بترسن و کەم و زیادی تیا نەکەن تا زیان لە کەس نەکەوێ جا ئەگەر ئەو کەسەی حەقەکەی لەسەرە عەقڵی سووک بوو قسەی جێی ئیعتیبار نەبوو یان بێ هێز بوو نەیئەتوانی بە ڕەسایی قسە بکات یان هەر نەیەتوانی قسە بکات وەکو لاڵ با ئەو کەسەی بەپێی شەریعەت سەرپەرشتی ئەکات بۆ نمونە وەکو باوکی قسە بۆ بنووسەکە بکا تا بینووسێ لەسەر ئەم بەیان و نووسینەیش دوو شاهید بگرن لە پیاوانی ڕاساڵ و دەمڕاست. ئەگەر دوو پیاو نەبوون با پیاوێک و دوو ژن ببنە شاهید لەوانەی کە ڕازی بن لێیان تا ئەگەر یەکێ لەو دوو ژنە شایەتیەکەی لە بیر چوو واقیعەکەی فەرامۆش کرد ئەوی تریان بیری بخاتەوە با شاهیدەکان خۆگری نەکەن کە بانگ کران چ بۆ بوون بە شاهید و چ بۆ شایەتیدان و بەیانی ڕاستی کردن بێزار مەبن لەوەی بینووسن ماددەکە بچووک بێ یان گەورە مادەم وادەی هەیە. ئەم نووسینە ڕاستترە لە لای خودا و باشتر شایەتییەکە جێگیر ئەکات. هەروەها باشترە بۆ ئەوەی لە وەختی خۆیان نەکەونە گومانەوە. سا مەگەر مامەڵەکە دەستبەدەسییەکی بەرچاوی بێ کە لە ناو خۆتانا ڕایبوێرن. ئەوە ئەگەر نەینووسن تاوانبار نابن. کاتێک کە مامەڵەتان کرد شاهید بگرن لەسەری. پێویستە زیان لە بنووس نەدرێ و زیاتر لەوەی پێ نەکەن کە بۆی دیاری کراوە و حەقی نووسینەکەی بدەنێ. شاهیدیش نابێ زیانی پێ بگەیەنرێ و ئەگەر مەسافەی هاتوچۆی زۆر بوو با مەسرەفی بۆ بکرێ. ئەگەر زیان لە بنووس و شاهیدەکان بدەن ئەوە ئەبێتە هۆی تاوانباریتان. لە خوا بترسن خودا حوکمی ئایینتان بۆ ڕوو نەکاتەوە و ڕێگای ڕاستتان پیشانەدات و ئەوەی قازانجی هەبێ بۆتان فێرتان ئەکات. بنووستان دەست نەکەوت با لە بەینی ئێوەدا لە باتی ئەو قەرزە کە بە سەر موقابلەوەیە ڕەهنێ ببێ و ماڵە ڕەهن کراوەکە وەربگرن خۆ ئەگەر لە ناو یەکدا متمانەتان بە یەکتر هەبوو خاوەن حەق داوای ڕەهنی نەکرد با ئەو قەرزارە کە متمانەی پێ کراوە و بە ئەمین و سەرڕاست دانراوە ئەو قەرزەی کە وەک ئەمانەت وایە لای لە وەختی خۆیا بیداتەوە بە خاوەن حەق و لە خودای خۆی بترسێ و ئینکاری نەکات هەر کارێکی نابار کە عەزمتان کردووە لەسەر کردنی، دەری ببڕن و بیکەن یا هەر لە دڵتانا بیشارنەوە، خودا موحاسەبەتان ئەکا لەسەری. دیارە تاوانی کردەوەکە زیاترە لەوەی کە هەر لە دڵدا پەنهانە. جا خودا ئەوەی مەیلی لەسەر بێ گوناهی ئەپۆشێ و لێی خۆشەبێ. خاوەن ئیمانەکانیش هەموو ئیمانیان هێناوە بە خودای پەروەردگار و بە فریشتەکانی و بەو کتێبانەی کە بۆ پێغەمبەران نێرراون و بە دڵ باوەڕیان هەیە و بە زوبان ئیعتیراف و ئیقرارەکەن و ئەڵێن ئێمە هیچ فەرق و جیاوازی ناکەین لە بەینی پێغەمبەرەکانی خودادا هەروەها هەموو وتوویانە، ئێمە فرمانی خودامان بیستووە و وەرمان گرتووە و ملکەچین بۆی و ئەڵێن، خودایە، تاوانبەخشی هەر بۆ تۆیە و لە تۆی داوا ئەکەین و لە ڕۆژی قیامەتدا بۆ لای تۆ ئەگەڕێینەوە و سەرەنجاممان هەر لای تۆیە. خاوەن ئیمانەکان لە خودا ئەپاڕێنەوە و ئەڵێن، خودایە، لێمان مەگرە و سزامان مەدە ئەگەر واجبێکمان لەبیر چوو یان هەڵەیەکمان کرد. خودایە، باری گران مەخەرە سەر شانمان وەک ئەو بارە گرانەی خستبووتە سەر شانی نەتەوەکانی پێش ئێمە. خودایە، بارێکمان مەدە بەسەردا توانامان بەسەریا نەشکێ، لە گوناهمان ببوورە و تاوانمان بپۆشە و بەزەییت پیامانا بێتەوە و میهرەبانیمان لەگەڵ بفەرموو، تۆ گەورەمانی، تۆ پەروەردگارمانی و سەرپەرشتیمانەکەیت، زاڵمان بکە بەسەر کافرە بێدینەکاندا. لە ئەبو مسعودەوە ڕەزاو ڕەحمەتی خوایان لەسەر بێ گێڕراوەتەوە کە پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی هەرکەسێ دوو ئایەتی کۆتایی سورەتی بەقەرە بخوێنێتەوە بەشی ئەو شەوەی دەکات لە ئەبو زەڕی غەفاریەوە ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ دەگێڕنەوە فەرموویەتی پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی ئەم ئایەتانەی کۆتایی سورەتی بەقەرەم لە گەنجینەیەکی ژێر عەرشدا دراوەتێ و پێش من نەدراوە بە هیچ پێغەمبەرێک. ئەبو ئومامەی باهیلی لە پێغەمبەرەوە صلی اللە علیە وسلم دەگێڕێتەوە کە فەرموویەتی، قورئان بخوێنن، چونکە لە ڕۆژی قیامەتا قورئان دێ دەبێ بە تکاکار بۆ هاوڕێیانی خۆی، ئەم دوو سورەتە درەخشانە بخوێنن، واتە سورەتی بەقەرە و سورەتی ئال عمران، چونکە ئەو دوو سورەتە لە ڕۆژی قیامەتدا دێن و لە دوو پەڵە هەور دەچن، یان لە دوو سابات دەچن، یان وەک دوو ڕەوەبەڕندەن کە لە ئاسماندا ڕیز دەبەستن و باڵیان ڕێک دەکەن، حاڵیان وەهایە، لەسەر دۆستان و یارانی خۆیان دەکەنەوە و لەسەریان هەڵدەدەنێ، بەتایبەتی سورەتی بەقەرە بخوێنن، چونکە بەڕاستی وەرگرتن و خوێندنی پیت و فەڕ و بەرەکەتە و لە کیس چوونی جێی داخ و خەفەتە، سەرەڕای ئەوەیش جادووگەران دەرەقەتی نایەن. ابن عباس ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ فەرمووی، جارێک جبریل دروود و سەلامی خوای لەسەر بێ لای پێغەمبەر دانیشتبوو، لەو کاتەدا وەک دەرگایەک بگرێتەوە دەنگێک لە ژوور سەریەوە بیسرا، جبرئیل علیە السلام سەری هەڵبڕی و فەرمووی، ئەوە چرکەی دەرگایەکی ئاسمان بوو، ئەوەتەی هەیە نەکراوەتەوە ئەمڕۆ نەبێ. فریشتەیەکی لێ هاتە خوارەوە، جبرەئیل فەرمووی، ئەم فریشتەیەش ئەمڕۆ نەبێ، قەت دانەبەزیوە بۆ سەر زەوی. جا فریشتەکە هاتە خزمەت پێغەمبەر صلی اللە علیه وسلم سڵاوی لێ کرد و فەرمووی، ئەی محمد، مژدە بێ لێت، خودا دوو چرای زۆر ڕووناکی داوە بە تۆ، کە لە پێش تۆدا شتی وا نایابی بە هیچ پێغەمبەرێکی تر نەبەخشیوە، یەکێکیان سورەتی فاتیحایە کە سەرەتای قورئانە.